جاران ئەگەر بە ڕێکەوت ڕاستکۆڵنییکۆف بیری لەم بەسەرهاتە بکردایەتەوە بێگومان بوو کە ترسی لێ ئەنیشت کە چێستا زۆر ناترسا تەنانەت بیری بۆ هەندێک شتی ترە چوو کە هیچ پەیوەندێکی بەو باسەوە نییە بەڵام بۆ ماوەیەکی کەم ئەو کاتەی بە پاڵ باخی یوسوپف دا تێپەڕی، بیری لەوە کردەوە کە ئەبێت لەوێدا فوارەی زۆر دروست بکرێت، چونکە بە ئاسانی ئاو و هەوای ئەو ناوە پاک و فێنکەکە. کەم کەم بیری لەوە کردەوە کە ئەگەر باخە هاوینییەکان هەموو گۆڕەپانی مارس بگرنەوە و تەنانەت ببەسترێنەوە بە کۆشکی میخایلۆسکییەوە، ئەوسا شار چەندە کەڵکی لێ وەرەگرت و چەندیش ڕازاوەترەبوو. لە پڕێکدا بیرۆکێکی تری بەسەردا هات کە بۆچی لە هەموو شارە گەورەکاندا مرۆڤ نەک بە زۆر بەڵکو هەر بە خوایشت حەزی بەوەیە لەو گەڕەکانەدا بژی کە نە باخی تیایە و نە فوارە، لەو شوێنانەدا کە پڕن لە پیسی و بۆن و بەرامەی ناخۆش. لێرەدا بیری گەڕانەکانی خۆی کەوتەوە لە گۆڕەپانی سنایەدا بۆ چرکەساتێک هاتەوە سەر خۆی و کەوتەوە بیرکردنەوە، ئەم شتە هەلەق و مەلەقانە چییە؟ نا، چاکتر وایە هەر بیری لێ نەکەمەوە. پاشان بیرۆکەیەکی تری بەسەردا هات، دیارە ئەو کەسانەش کە بەرەو سێدارە ئەبرێن بیر لە هەموو ئەو شتانەکەنەوە کە لەسەر ڕێگەیاندا ئەیانبینن. وەلێ ئەم بیرۆکەیە بۆ چرکەساتێک وەک بروسکە هات و تێپەڕی و خۆیشی زۆر زوو لە خۆیدا کوژاندیەوە. ئیتر چ ڕێگایەک نەمابوو. ئەمە ماڵەکە، ئەمە دەرگا گەورەکەی دەرەوە. کتوپڕ لە شوێنێکی نادیارەوە سەعاتێک لێی دا. مانای چی؟ ناشێ سەعات حەوت و نیو بێ. نابێت، هەرگیز، بێگومان سەعاتەکە لە پێشە. بەختی یار بوو، لە بەردەم دەرگا گەورەکەی دەرەوەدا هەموو شتێک بە خێر گەڕا. هەر لەو کاتەدا وەک بە تایبەتی بۆ ئەم ڕەخسا بێ، لە بەردەمی دا بارێک کای گەورە لە دەرگاکەوە چووە ژوورێ و ئەمی بە تەواوی شاردەوە. هەر ئەوەندەی بارە کایەکە گەیشتە حەوشەی ناوەوە، ڕاسکۆڵنیکۆفیش خێرا بە لای ڕاستە وەرگەڕا. لەوێ دا لەو لای عەرەبانەی کاکەوە گوێی لە دەنگ و هەرای چەند کەسێک بوو، وەلێ کەس گوێی بەو نەدا و کەسیشی نەبینی. لەو کاتە دا زۆر لەو پەنجەرانەی کە بە سەر حەوشە گەورەکە دا ئەیانڕوانی کرابوونەوە، بەڵام ڕاسکۆڵنیکۆف سەری هەڵنەبڕی، توانای سەرهەڵبڕینی نەبوو. ئەو پلیکانانەی بەرەو ژووری پیرێژنەکە ئەچوون، هەر ڕاست لە دوای دەرگاکەوە و کەوتبوونە لای ڕاستەوە. ڕاسکۆڵنیکۆف دوای چرکەساتێک خۆی لەوێ دابینییەوە. هەناسەی تازەی دا. دڵی کە توند کەوتبووە لێدان دەستی نایە سەرێ و گوشی تەورەکەی بەسەر کردەوە و دڵنیا بوو لەسەرخۆ و بە پارێزەوە. لە کاتێکدا کە تەواو گوێی هەڵخستبوو لە پلیکانەکان بەسەرکەوت بەڕێکەوت لەو کاتەدا سەر پلیکانەکانیش چۆڵ هۆڵ بوون هەموو دەرگاکان داخرابوون و ڕوبەڕووی کەس نەبووەوە تەنیا لە قاتی دووەمدا دەرگای ئاپارتمانێکی چۆڵکرابوو و کۆمەڵێک بۆیەچی کاریان تیا کرد تەنانەت ئەوانیش نیان بینی ڕاسکۆڵنیکۆڤ وەستا، بیرێکی کردەوە و کەوتە ڕێ. بە خۆی وت، بێگومان زۆر چاکترە بوو ئەگەر ئەمانیش لێرە نەبوونایە. وەلێ هێشتا دوو قاتی تری ماوە. باشە ئەمەش قاتی چوارەم. ئەوە دەرگاکە. ئەوەش ئاپارتمانەکەی بەرامبەر. ئەوەش کەسی تیا نییە. قاتی سێیەمیش زۆر لەوە چێ ئەو ئاپارتمانەی کەوتۆتە ژێر ئاپارتمانی پیرێژنەکەوە چۆڵ بێ. ئەو کارتە تایبەتیانەی بە بزماری بچووک بە دەرگاکەوە داکوتراون نەماون کەواتە ماڵەکەیان چۆڵ کردووە. ڕاسکۆڵنیکۆف تەواو هەناسەی گیرا. لە چرکەساتێکدا بیرۆکەیەکی بەسەردا هات. چۆنە بگەڕێمەوە؟ بەڵام وەڵامی خۆی نەدایەوە و گوێی بەرەو لای ماڵی پیرێژنە تاڵ خستبوو. بێدەنگێکی مەرگاسا چۆکی بەسەر ژوورەکەدا دابوو. پاشان جارێکی تر گوێڕادێری لای پلیکانەکان بوو و ماوەیەک بە وردی گوێی هەڵخست. ئینجا بۆ دواجار تەماشای ئەم لاو ئەو لای خۆی کرد. خۆی کۆک و تەیار کرد و دیسان تەورەکەی بەسەر کردەوە کە بە بەرەزوانەکەوە هەڵواسرابوو. بە خۆی وت، ئای ڕەنگم زۆر پەڕیوە، زۆر پەشۆکاوم؟ پیرێژنەکە بەدگومانە، چۆنە کەمێکی تر چاوەڕێ بم بۆ ئەوەی دڵم بێتەوە سەر خۆی؟ بەڵام دڵی نەهاتەوە سەر خۆی، بە پێچەوانەوە ئەدوەت بە دەستی ئانقەست توندتر و توندتر لێیدا. ڕاسکۆڵنیکۆف خۆی نەگرت، لەسەر خۆ دەستی درێژ کرد و زەنگی لێدا. دوای نیو دەقیقە جارێکی دی لە زەنگەکەی دایەوە ئەم جاریان کەمێک تونتر وەڵام نەبوو بێهودە زەنگکوتان نەکەڵکی هەبوو نەبۆ ئەو ئەشیا بێگومان پیرێژنەکە لە ماڵ بوو بەدگومان و تەنیا بوو تا ڕادێک ڕاستکۆلنییکۆف شارەزای ڕفتاری بوو جارێکی تر گوێی بە دەرگاکەون قرسان. نەیزانی هەستی تا ئەو ڕادەیە شپرزەیە کە ئەمەیش کێشەیەک بوو بۆ خۆی یا بە ڕاستی دەنگەکە چاکە بیسترا، بەڵام بە هەر حاڵ کتوپڕ گوێی لە دەنگی هێوری دەستێک بوو بە دەستگیری دەرگاکەوە لەگەڵ خشەخشی کراسێکدا کە بەری ئەکەوت، بێگومان یەکێک لەو دیوە وەک ئەو لە پاڵ دەرگاکەدا وەستابوو لە ناو و گوێی گرتبوو. ئەویش هەناسەی لە خۆ بڕیبوو ئەبوو وەک ئەمیش گوێی بە دەرگاکەوە قرساندبێ ڕاستکۆڵنییکۆف بە ئەنقەست جوڵەیەکی کردو کەمێک دەنگی هەڵبڕی تا پیرێژن گومانی ئەوە نەبا کە ئەم لە پارێزیدایە ئینجا بۆ سێمین جار زەنگەکەی لێدایەوە بەڵام لەسەرخۆ بەڕێز و بێ ئەوەی هیچ خۆی تێکبدا پاشان کە یادی ئەو چرکە ساتەیە کردە و بەڕوونی ئەهێنایە و بەرچاوی خۆی هەستێ کرد تا هەتایە شوێنەواری ئەو چرکە ساتە لە بیری دامێنێ نەیەزانی لەو ساتەدا ئەو هەموو فڕوفێڵەی لەکۆ هێنابوو بە تایبەتی و کاتەی کە تاریکایی ئەوەندە هزری داگیر کرد بوو دەرگاکە وەک جاری پێشتر درزێکی تێکەوت و دیسان دوو چاوی تیژ لە نێو دڵی تاریکەکەوە لێی ڕامان لەو ساتەدا ڕاستکۆلنییکۆف تەواو پەشۆکا و لەوەدا بوو هەڵەیەکی گەورە هەموو شتەکانی لێ تێک بدە لە ترسیەوەی نەکا پیرێژن لە تەنیاییەکەی خۆی بترسێت و ئومێدی ئەوەیشی نەبوو دیمەنی ئەم دڵنیاییە بۆ ببەخشێ، ڕاسکۆڵنیکۆف دەستی بە دەرگاکەوە گرت و بۆ ئەوەی پیرێژن بیر لە داخستنەوەی نەکاتەوە، بەرەو لای خۆی ڕایکێشا. پیرێژنەکە کە ئەمەی بینی دەرگاکەی بەرەو لای خۆی ڕانەکێشایەوە، بەڵام دەستگیرەکەی بەرەڵانە کرد، بە جۆرێک کە خەریک بوو ڕاسکۆڵنیکۆف دەرگا و پیرێژنەکە بەرەو پلیکانەکان بەکێش بکا. کە بینی پیرێژن بەر دەرگاکەی گرتووە ناهێڵێت بڕواتە ژوورێ ڕاست بەرە و ڕووی ڕۆیشت پیرێژن لە ترسا خۆی لادا ویستی شتێک بڵێ بەڵام پێچوو نەتوانێت و هەردوو چاوی تێبڕی ڕاستکۆڵنییکۆف چەند توانی بە ڕەهایی و لەسەر خۆ لەگەڵیدا کەوتە قسەوتی سلااو ئەلێنا ئیڤانۆڤنا بەڵام نەیتوانی کۆنتترۆلی دەنگی بکە ئەیبڕی و لەرزینی تێکەوت، من بۆ تۆ شتێکم هێناوە، چاکترە بڕۆیتە ئەو لاوە، لای ڕووناکیەکە. بێ ئەوەی چاوەڕێی مۆڵەتی لێ بکا بەلایدا تێپەڕی و چوە ناو ژوورەکەوە پیرێژنەکە کەوتە دوای زمانی کرایە و پێیوت سەیرە ئاخر چیت گەرەکە کیت بۆ هاتوویت ڕاستکۆڵنییکۆڤوتی ئەلێنا ئیڤانۆڤنا هەروە من ڕاسکۆڵنیکۆفم، دەمێکە ناسیاوتانم، ئەمەیش ئەو بارمتانەیە کە جاری پێشوو بۆم باس کردی، بۆم هێناویت. بەدەم قسەکردنەوە بارمتەکەی بۆ ڕاگرت، پیرێژن تەماشای بارمتەکەی کرد و دیسانەوە لە میوانە ناوەختەکە ڕامایەوە، ڕامانێکی قوڵ و توڕە و بێ باوەڕی چرکەساتێکی خایەن. ڕاسکۆڵنیکۆڤ وای بۆ چوو کە لە چاوی پیرێژندا نیمچە گاڵتە جاڕیەک هەیە وەک ئەوەی لە هەموو شتێک گەیشتبێ. لاوەکە وای هەست کرد کە خۆی لە دەست داوە. ترس دایگرتووە. ترسەکە هێند زۆرە ئەگەر پیرێژنەکە نیو دەقیقەی تر هەر ئاوا بێدەنگ لێی بڕوانێ بێگومان لە بەردەمی هەڵدێ. کەچی لە پرا بە توڕەییەوە وتی، تۆ بۆوا لێم ئەڕوانی، ئەڵێی نامناسی؟ ئەگەر بارم تەکەت ناوێ ئەچمە لای خەڵکی تر، کاتی زۆرم نییە. هەرگیز ڕاسکۆڵنیکۆف خەیاڵی لای ڕستەیەکی وا نەبوو، بەڵام ڕستەکە لە خۆیەوە لە دەمی دەرپەڕی. پیرێژن هاتەوە سەر خۆی. بڕوای بە توانایی دەنگی میوانەکە کرد. بە دەم تەماشاکردنی بارمتەکەوە پرسی، کوڕی باش، ئاخر تۆ چیم بۆ دێنیت؟ ئەمە چییە؟ ڕاسکۆڵنیکۆڤ وتی، قوتووی جگەرەیە و لە زیو دروست کراوە. من جاری پێشوو پێم وتیت. پیرێژن دەستی درێژ کرد. وتی، بۆ وا ڕەنگت پەڕیوە؟ دەستیشت ئەلەرزێ. ترساویت، ها؟ ڕاسکۆڵنیکۆڤ بە دەنگێکی پچڕ پچڕەوە وەڵامی دایە وتی، لەرز و تامە. بێگومان کاتێک کە مرۆڤ هیچی نەبێ بیخوات ڕەنگی پێوە نامێنێ. دوارستەی بە زەحمەت بۆ وترا. هێزی تیا نەمابوو، بەڵام پیرێژنەکە بڕوای بە وەڵامەکە کرد و بارمتەکەی لێ وەرگرت. لەگەڵ تێڕامانێکی تری ڕاسکۆڵنیکۆفدا بارمتەکەی لە ناو دەستیا هەڵسەنگاند و پرسی، چییە؟ ڕاسکۆڵنیکۆف وتی، چییە؟ قوتووی جگەرەیە، زیوە، تەماشای بکە. پیرێژنەکە وتی، نا، پێناچێ زیو بێ. زۆرت پێوە پێچاوە. پیرێژن بە دەم کردنەوەی دەزوەکانەوە ڕووی لە ڕووناکی پەنجەرەکە کردبوو، لەگەڵ ئەوەیشدا کە گەرما ژوورەکەی تەواو خەفە کردبوو، هەموو پەنجەرەکان داخرابوون. بۆ چەند چرکەساتێک وازی لە ڕاسکۆڵنیکۆفێنا و پشتی تێکرد. لاوەکە دوگمەی پاڵتاوەکەی کردەوە و تەورەکەی لە بەرزوانەکە ڕزگار کرد، بەڵام هەمووی دەرنەهێنا و تەنیا بە دەستی ڕاست لە ژێر پاڵتاوەکەیەوە گرتی. دەستی زۆر لاواز بوو. خۆی هەستی پێ کرد چۆن بەردەوام دەستی زیاد لە جاران بێتوانایی تێ گەڕا و سستە بوو. لەوە ترسا تەورەکەی لە دەست بەر ببێتەوە. لە پرەکە. وەک ئەوەی سەری گێژ بخوا وابوو پیرێژن بە توڕێەوە هاواری لەکرد ئاخر بۆ ئەم هەمووت پێوە پێچاوە ویستی لەسەر خۆ بۆ لای بگەڕێتەوە ئێدی لەوەدا نەما بوو چرکە ساتێک چێ بە فیڕۆی بدا ڕاستکۆڵنییکۆف تەورەکەی دەرهێنا و بە هەردوو دەستی بەرزی کردەوە بێ ئەوەی ئاگای لە خۆی بێ بێ هیچ زەحمەتێک تا ڕادێک وەک لە خۆی ڕووبدا تەورەکەی بۆ داهێنایەوە لەو کاتەدا هەستی بە توانای خۆی کرد پیرێژن وەک هەمیشە سەری ڕوت بوو قژی سپی وەک هەمیشە بەڕۆن چەور و وەکلکی مشک هۆنرابووەوە بە شانە دەرپەڕیوەکەیەوە کە لە پشتی سەریەوە ئەبینرا دیار بوو لەبەرەوەی پیرێژنەکە کورتە باڵا بوو ڕاستەورەکە بەرتەوقی سەری کەوت ژنە هاوارێکی کرد وەلێ هاوارێکی لاواز و لەپڕێکدا کەوتە سەر زەویەکە، تەنیا ئەوەندە فریا کەوت کە هەردوو دەستی بەرەو لای سەری بەرێ. هێشتا بارمتەکە لەناو دەستێکیدا بوو. ئەوسا ڕاسکۆڵنیکۆف بە هەموو هێزیەوە چەند جارێکی دی بە پشتی تەورەکە بەربووە تەوقی سەری. خوێن وەک دەفرێکی قڵپکراوە دەرەپەڕی، لاشەکە کەوتە سەر پشت. ڕاسکۆڵنیکۆف چووە دواوە تا ڕێگا لە کەوتنەکە نەگرێ، پاشان زۆر خێرا بەسەر دەموچاویا چەمایەوە. پیرێژن مردبوو، ئەدوت چاوی ئەیەوێ لە گلێنەوە بێتە دەرێ. تەوێڵی و هەموو دەموچاوی هاتبوونەوە یەک و چرچ و لۆچ بوون. ڕاست دەستی بە گیرفانی پیرێژندا کرد، هەمان گیرفانی لای ڕاست کە جاری پێشوو پیرێژن کلیلەکانی لێ دەرهێنابوو. ئەقڵی ڕاسکۆڵنیکۆف بە تەواوی لەسەر خۆی بوو، ئیتر نە هەستی بە ماندووبوون ئەکرد و نە بە سەر گێژ خواردن، وەلێ هێشتا دەستی ئەلەرزی. لە ئایندەدا ئەوەی لە بیر ناچێ کە لەو کارەدا زۆر ورد و بە ئاگا بووە. هەر هەوڵی ئەوەشی بوو کە خوێناوی نەبێ. زوو کلیلەکانی دەرهێنا. هەموو کلیلەکان وەک جاری پێشوو لە ئەڵقەیەکی ئاسندا بوون. بە کلیلەکانەوە و بە پەلە بەرەو ژووری نووستن بەڕێکەوت. ژوورەکە بچووک و دۆڵابێکی پڕ لە پەیکەری بچکۆلەی تیا بوو. نزیک بە دیوارەکەی بەرامبەر، تەختە خەوێکی گەورەی تا ڕادەیەک پاک هەبوو، لەگەڵ لێفەیەکی لۆکەی ڕوو ئاوریشم کە چەند پارچە قوماشێکی هەمە ڕەنگی پێوە دوورابوو. لە پاڵ دیواری سێیەمدا دۆڵابێکی جل هەبوو. شتێکی سەیر. هەر ئەوەندەی کلیلی لە دۆڵابەکە نا و گوێی لە دەنگی بوو، ئیتر هەموو گیانی کەوتە لەرزین. دیسانەوە لە پڕا ویستی هەموو شتەکان وە خۆی واز لێ بێنێت و بڕوا. بەڵام ئەم حاڵەتە چرکەیەک زیاتری نەبرد. تازە بۆ ڕۆیشتن درەنگ بوو. ڕاسکۆڵنیکۆف گاڵتەی بە خۆ هات، کاتێک لە پڕێکدا بیرێکی ناخۆشی تر وەک برووسکە بە سەریدا کێشا. لە ناکاوێکدا وای بۆ چوو، کە ڕەنگە پیرێژنەکە هێشتا زیندوو بێ ڕەنگە بێتەوە هۆش خۆی بۆیە کلیل و دۆڵابی وە خۆی بەجێهێشت و بەرە و لای لاشەکە تێیتەقان تەورەکە یاڵگرتە و بەرزی کردەوە بەڵام دای نەهێنایەوە چونکە جێ گومان نەبوو پیرێژن مردبوو کە پە سەری دانوشتایە و لەنزیکەوە تێڕوانی بە چاکی بینی کاسە سەری پیرێژن ورد و خاش بوو و کەمێکی کەوت بۆ خوارێ ویستی پەنجەی لێبدا بەڵام دەستی کێشایەوە بێ ئەوەش هەموو شتێک بە چاکی دیار بوو لەوانە خوێن بە ئەندازەی چاڵێک کۆببووەوە. لە پڕا ڕاسکۆڵنیکۆف لە ملی پیرێژنەکەدا چاوی بە شریتێکی بچووک کەوت، ڕایکێشا. بەڵام شریتەکە قایم بوو نەپچڕا، بە تایبەتی کە خوێنەکە تەڕی کردبوو. هەوڵیدا هەرچۆنێک بووە لەژێر باڵی پیرێژنەکەوە بیهێنێتە دەرەوە، بەڵام شتێک نەیەهێشت و. گیری کردبوو ڕاستکۆڵنییکۆف ئەمەندە قەڵز ببوو لەوە دابوو دیسان بێ سێو دووکردن تەورەکە لە بەشی سەرەوەی لاشەکە و لە شریتەکە بدا بەڵام نەیوێرا بە زەحمەت و دوای دوو دقیقا هێنان و بردن و بەدەست و تەوری خوێناییەوە توانی بێ ئەوەی تەورەکە بۆشێنێ شریتەکە ببرێت و لی بکاتەوە بە هەڵەدا نەچوو بوو ئەوە کیسەی پارە بوو دوو خاچ، یەکێکیان لە دار و ئەوی تریان لە مس، مینایەکی بچووک و کەناری کیسەکە بە تیلماسکێک پێستەی پیس کە قفڵێکی ئاسنی لێدرابوو بە شریتەکەوە بەسترابوو، پێ ئەچوو کیسەکە پڕ بێ. ڕاسکۆڵنیکۆف بێ لێ ورد بوونەوە نایە گیرفانی. خاچەکانی فرێدایە سەر سنگی پیرێژنەکە. دیسان بە تەورەکەوە خۆی گەیاندەوە ژووری نووستنەکە. زۆر بە پەلە ڕستە کلیلەکەی لە دەست گرتەوە و کەوتەوە هێنان و بردنی کارەکەی باش نەئەچەرخا کلیلەکان قفڵەکانیان ناکردەوە نەک لە بەرەوەی دەستی ئەلەرزی نا بەڵکو بەردەوام هەڵی تێدا کرد بۆ نمونە ئەیبینی کلیلەکە بۆ قفلەکە دەست نادات و بۆی ناگونجێ بەڵام وازی لێ نەهێنا لەپرەکە ئەوەی بەبیرهاتەوە و زانی کە کلیلە گەورە دداندارەکە کە لە پاڵ کلیلە بچووکەکانی ترەوە بە شریتەکەوەیە بێگومان هی دۆڵابەکە نییە، جاری پێشووش هەر ئەمەی بەبیردا هاتبوو، بەڵکو کلیلی ئەو سندوقەیە کە ئەشێت هەموو شتەکان لەوێدا شارابنەوە. ڕاسکۆڵنیکۆف وازی لە دۆڵابەکە هێنا و زوو خزایە ژێر قەرەوێڵەکەوە، چونکە ئەیزانی کە سندوقی پیرێژنان ئاسایی لەژێر قەرەوێڵە دانرێن. وایش بوو سندوقەکە تا ڕادەیە گەورە و بە درێژی لە مەتر کەمتر بە دەرگایەکی دیارەوە کە بەردەمەکەی بە پێستەیەکی نەرمی سوور داپۆشرا بوو بزماری بچووکی پۆڵای پێدا داکوترا بوو خرابۆ ژێر تەختەی نووستنەکەوە کلی لە دداندارەکە ڕێک بۆ سندوقەکە گونجا و دەرگاکەی کردەوە هەر لەوێدا و لە ژێر متیلێکی سپیدا پاڵتاوێک لە کەوڵی کەروێشک کە بە پارچەیەکی سوور داپۆشرابوو بەرچاوە کەوت لە ژێر کراسێکی ئاوریشمەوە، پاشان دەسماڵێک و دوای ئەوەیش تا بنی سندووقەکە هەر قوماش بوو. پێش هەر شتێک ڕاسکۆڵنیکۆف ویستی دەستە خوێناوییەکانی بە پارچەیەک لەو قوماشە سوورانەی کە بە پاڵتاوەکەوە بوو پاک بکاتەوە، بیری کردەوە سوورە و لەسەر ڕەنگی سوور خوێن کەمتر دەرەکەوێ. کەچی لە پڕێکا هاتەوە سەرخۆی و بە ترسەوە بیری کردەوە خوایە ئەرێ شێت بووم؟ هەرەوەندەی ڕاستکۆڵینکۆڤ پارچە قوماشەکانی ڕاوەشان لە پڕا لە ژێر پاڵتۆکەوە سەعاتێکی ئاڵتون کەوتە خوارێ ڕاستکۆڵنییکۆڤ بە پەلە سەرقاڵی پشکنینی ناو سندوقەکە بوو لە ڕاستیشدا لە نێو پارچەکاندا شتگەلێک هەبوو لە زێر دروستکرابوون بێگومان هەموو ئەمانە ئەو بارمتانە بوون کە خاوەنەکانیان دایان نابوو هێشتا وەریان نەگرتبۆوە. جۆرەها بازنگ، زنجیر، گوارە، دەرزی بۆینباخ و شتی تر ئەکەوتنە بەرچاو. هەندێکیان لە پاکەتی خۆیاندا و هەیشیان بوو لە کاغەز و ڕۆژنامەوە پێچرابوون. بەڵام زۆر بە ڕێک و پێکی و پاکژی لە کاغەزەکانەوە پێچرابوون و بە شریت بەسترابوون، بێ ئەوەی دەقیقەیەک بە فیڕۆ بدا، بێ ئەوەی جیان بکاتەوە یان لە پاکەتەکانیان دەربهێنێ، گیرفانی پانتۆڵ و پاڵتۆکەی لێ پڕ کردن، بەڵام نەیتوانی زۆر کۆ بکاتەوە. لە ناکاوێکدا لەو ژوورەی پیرێژنەکەی تیا بوو، گوێی لە دەنگی پێی یەکێک بوو. زوو وەستا وەک مردوو بێدەنگ بوو وەلێ بێدەنگی هەموو شوێنێکی گرتبووەوە نەکە ئەمە تەنیا خەیالی خۆی بێت وەلێ لە پرێکا بە چاکی گوێی لە ناڵەیەکی سوک بوو وەک ئەوەی کەسێک بەهێوری و ناو بە ناو بناڵێنێ و بێدەنگ بێت پاشان جارێکی دی بۆ ماوەی یەک دوو دقیقا بێدەنگێکی مەرگاسا هەموو ئەو ناوەی داگرتەوە ڕاستکۆڵنییکۆف لە پاڵ سنوقەکەدا کروشکەی کردبوو چاوەڕێ کرد بە زەحمەت هەناسێ دا لە پڕا هەستە تەورەکەی هەڵگرت و لە ژووری خەوتنەکە بە دەرکەوت لە ناوەڕاستی ژوورەکەدا لیزاڤێتا وەستا بوو بەستەیەکی گەورەی بەدەستەوە بوو بە سەررسامی و لە خوشکە کوژراوەکەی خۆی ڕوانی ڕەنگی ببووە گەچی دیوار و پێ ئەچوو توانای هاوارکردنی نەبێ ژنە هەر ئەوەندەی بەو جۆرە ڕاستکۆڵنیکۆفی بینی وەک گەڵای درەخت لەرزی. تەزوێک بە لەشیا گەڕا و دەم و چاوی گۆڕا. دەستی بڵند و دەمی کردەوە. وەلێ هاواری نەکرد. لەسەرخۆ پشتاوپشت ڕۆیشت و خزایە سووچێکەوە. چاوی بڕیبووە ڕاستکۆڵنیکۆف و زمانی هەر بەسرا بوو وەک هەناسەی هاوارکردنی نەبێ. ڕاسکۆڵنیکۆف بە تەورەکەوە پەلاماری دا. لێوی ژنەکە وەک لێوی زارۆک کاتێک لە شتێک بترسن و چاویان پێوەی ئەبڵەق بووبێت و بیانەوێ هاوار بکەن لار ببۆوە. لیزاڤێتای نەگبەت هێن سادە و بێ بەرگری و ترساو بوو تەنانەت بۆ داپۆشینی دەم و چاویشی دەستی بەرز نەکردەوە لە کاتێکدا کە ئەم جووڵەیە بۆ ئەو چرکەساتە تاقە بزاوتێکی ئاساییە کە ئەو بیکا چونکە تەورەکە ڕاست بەرامبەر سەر و چاوی ئەو ڕاگیرابوو تەنیا دەستی چەپی کە هیچی پێ هەڵنەگرتبوو کەمێک بڵند کرد هێشتا زۆری مابوو بگاتە دەم و چاوی و بەرەو لای ڕاستکۆڵنی کۆفی درێژ کرد وەک ئەوەی بێوێ لە خۆی دوربخاتەوە ڕێک دەمی تەورەکەی بە کاژەڵاکی سەری داکێشا و لە ناو چاوانیەوە تا پشتی سەری شەق کرد. ژنە لە سەر زەویەکە تەخت بوو. خەریک بوو ڕاسکۆڵنیکۆف تەواو خۆی لە دەست بدا. بەستەکەی هەڵگرت. دیسان فڕێی دایەوە سەر زەوی و بەرەو ڕاڕەوکە دەرپەڕی. تا ئەهات ترسی لە سەر زیاتر و زیاترە بوو بە تایبەتی دوای تاوانی کوشتنی دووەم کە هەرگیز چاوەڕێی نەبوو. ئەیویست زووتر لەوێ هەڵبێ. ئەگەر لەو کاتەدا توانای ڕوانینێکی ڕاست و بیرکردنەوەیەکی دروستی هەبوایە، ئەگەر توانای ئەوەی هەبوایە وێنای تەواوی قورسی کارەکەی و هەموو نائومێدی و ناشیرینی و بێمانایی ئەو کاری بکردایە، یان درکی ئەوەی هەبوایە کە تووشی چ گاشە و دژواری و ڕەنگە زوڵم و گرفتێک ئەبێتەوە تا لێرە دەرباز بێت و بگاتەوە ماڵەوە، زۆر رێی تێچوو. ئەگەر ئەمانەی بزانیایە هەموو شتێکی واز لێ بهێنایە و ڕێک و ڕەوان بڕۆشتایە و خۆی بە دەستەوە بدایە. ئەمەی لەبەر ئەوە نەئەکرد کە ترسی لە ئایندە بێ بەڵکو تەنیا لەبەر قێزەونی و ناخۆشی ئەو کارەی کە ئەنجامی دابوو هەست کردن بەو قێزەونیە بەردەوام تیایدا زیاد ئەکرد بۆیە هەرگیز ئامادەی ئەوە نەبوو کە لەو کاتەدا بەرەو لای سندوقەکە یان بەرەو ژوورەکە هەنگاو هەڵبنێ بەڵام وردە وردە جۆرێک لە پەرتی هەست یان ڕەنگە بیر دەستی بەسەردا کێشا ئەدوت هەندێ جار خۆی لە بیرە کرد یان با بڵین ئەسلی کارەکەی لە بیرە کرد و ئەکەوتە نێو وردەکاریەکانەوە پاشان کە چوە چێشخانەکەوە لەسەر سەکۆکە سەتلێکی پڕ لە ئاوی بینی بیری لەشتنی تەور و دەستی خۆی کردەوە دەستی هەڵکێشرا بوو لە خوێن و پێشەوە چەسپی بوو ڕاستەورەکەی بۆ ناو ئاوەکە ڕاهێشت و پارچە سابونێک کە لە ژێر پیاڵێکی شکاودا و لە پاڵ پەنجەرەکە دانرابوو هەڵی گرت و کەوتە دەست شۆردن دوای دەستشتن تەورەکەی دەرهێنا و ئاسنەکەی شت بۆ ماوەی نزیک بە سێ دقیقا دەستکە دارینەکەشی کە لە خوێن هەڵکشا بشت تەنانەت سابونیشی بۆ بەکارهێنا دوای ئەوە بە پارچە پەڕۆیەک کە لە چێشخانەکەدا بەسەر تەنافێکەوە بوو هەمووی وشکردەوە ئەوسا لە پاڵ پەنجەرەکەدا بە وردی سەر و بنی تەورەکەی کرد، هیچ ئاسەوارێکی خوێنی پێوە نەمابوو، بەڵام هێشتا دارەکەی تەڕ بوو. وردەکارانە تەورەکەی بە بەرزوانەی ژێر پاڵتاوەکەیدا کردەوە. پاشان ئەوەندەی ڕووناکاییە کەمەکەی ناو چێشخانەکە یارمەتیدا پاڵتاو و پانتۆڵ و چەکمەکانی بەسەر کردەوە. لە چاو پیاخشانێکدا پێچ و هیچیان پێوە دیار نەوی بەڵام چەند پەڵەیەک بەسەر چەکمەکانیەوە مابوو ڕاستکۆڵنییکۆف پارچە پەڕۆیەکی تەڕ کرد و چەکمەکانی پێپاکردەوە وای هەستە کرد کە بە سەرکردنەوەکانی چاک ئەنجام نەدا و ڕەنگە هێشتا شتێکی دیار مابێ کە ئەو نایبینێ لە ناوەڕاستی ژوورەکە داوەستا و کەوتە بیرکردنەوە بیرێکی بازار و تاریکتیایدا چەکەرێ کرد بیری ڕفتاری شێتانەی خۆی کە لەم چرکە ساتەدا نە ئەتوانێ بڕیارێک بدات و نە بەرگری لە خۆی بکا ڕەنگە ئەوەی ئێستا کردوێتی هەرگیز نەبوو بیکردایە خوایە ئەبێت بڕۆم و هەڵبێم ئەم وشانەی لە بەرخۆیەوە لە ڕاڕەوەکە داوت وەلێ لەوێدا ترسێک چاوەڕێ کرد کە هەرگیز لەوەوبەر هەستی پێ نەکردبوو.